کاتێک کە گۆڕەکان ژێرە و ژوور دەکرێن، مردووەکانی ناویان دەهێنرێنە دەرەوە و زیندوو دەکرێنەوە. ئەوسا هەر کەس دەزانێت چی پێش خستووە و چی دوا خستووە، چی دەستپێشکەری کردووە و چیشی هێشتۆتەوە لە کار و کردەوەی چاک یا خراپ کە خەڵکی دوای خۆی چاویان لێ کردووە. نافەرمان و یاخی بیت. الذی خلقک فسواک فعدلک فی ای صورت مە شاء رکبک. بە مەرجێک ئەو پەروەردگارە تۆی دروست کردووە بە ڕێک و پێکترین شێوە، بە جوانترین شێواز، ئەندامەکان هەموو لە شوێنی تایبەتی خۆیاندا دانراون کە بتوانن کار و فرمانی خۆیان بە چاکی ئەنجام بدەن و ئەو ئەندامانەش کە جووتن قەبارە و درێژی و شێوەیان چون یەکە، جگە لەوەی کە یارمەتی و تەباییەکی تەواو هەیە لە نێوانیاندا و هەمووان هاوکارن لە هەر شێوە و شێوازێکدا کە ویستوویەتی تۆی ڕێکخستووە و ئەندامەکانتی بەیەکەوە لکاندووە. کەس هیچ شتێکی لەدەست نایەت بۆ کەسانی تر، ئەو ڕۆژە هەموو شتێک بەدەست خودایە، فەرمان تەنها فەرمانی پەروەردگاری دادپەروەرە.